دوو قسەی شێخ محەمەد متەوەلی شەعراوی کە یەکێکە لە زانا گەورەکانی ئیسلام خوا عەفوی کا یەکێکە لە موفەسیرەکانی قورئان دەیکەمە بابەتی وتاری ئەمڕۆم بۆ ئێوەی بەڕێز بە ئومێدی ئەوەی هەم من و هەم ئێوە شتودی لێوەربگرین قسەی یەکەمی ئەم زانا خواناسە ئەڵێ هۆکارەکانی بەدبەختی نەهامەتی پێنج شتن. ئەگەر بجوڵێین لەگەڵیانا پەیوەندیان هەیە بە زمانەوە. یەکەم دووری لە نوێژ و نوێژ نەکردن. یەکەم هۆکاری بەوبەختی و نەهامەتی ئینسان نوێژ نەکردن و دوورییە لە نوێژ. دووهەمیان بریتییە لە ڕەنجاندنی دڵی دایک و باوک. سێهەمینیان بریتییە لە دووری لە قورئان و پشت لە قورئان کردن. چوارەمینیان بریتییە لە ڕەفیقی کردنی ئینسانی خراپ و ڕەفیقی خراپ. پێنجەمینیان بریتییە لە باوەڕنەبوون بە قەدەر، ڕازینەبوون بە قەدەر، کە یەکێکە لە ئەسڵی دین و بناغەکانی ئیمانمان. ئەم پیاوە بەڕێزە لە تەمەنێکی مبارەک و ژیان لە خزمەتی قورئان و فەرموودەکانی پێغەمبەرا صلی الله علیه وسلم ئەم پێنج شتەی داناوە بە پێنج هۆکار بۆ ئەوەی نەهامەتی و نەگبەتی لە دنیا و لە قیامەتا یەخەی ئینسان بگرێ. یەکەمینیان نوێژ نەکردن و دوورییە لە نوێژ. سزای نوێژ نەکەر، تاریک الصلات، لە دنیا و لە قیامەتا خوا پانزە سزای بۆ داناوە. یەکەم، خوا بەرەکەت لە عومری ئەو ئینسانە هەڵەگرێ کە نوێژ ناکا. ئەفەرمێ ئەگەر عومریشی درێژ بێ، با عومریشی درێژ بێ، بەڵام خەیری تیا نابینی لە عومرەکەیە. هەروەکو لە جووتی ناو ئاو بکەوە هایە. دووهەم ئەو کەسەی کەوا نوێژنەکەرە سیمای ساڵحان لە ناوچاوی هەڵدەگیرێ مرۆڤە ساڵحەکان سیمای ساڵحیان دیارە نور لە ناوچاویان دەبارێ ئینسانی ئیماندار، ئینسانی نوێژگەر، وەکو وتویانە نوێژگەری نورینی، بەتایبەتی لە سەرەمەرگا ئیمانداران ڕوویان دەدرەوشێتەوە، حەتا ئەگەر ئینسانەکە وەک بیلالی حەبەشی گەورەمان ڕەشیش بێ، هەر ڕووی نورانی و جوانە، پێوەی دیارە ئەمە ساڵحە، بەڵام ئەو ئینسانە نوێژنەکەرە ئەو مەهابەت و جوانی و سیمایەی نییە، بێبەشە لێی. سێیەم، کردەوەکانی تریشی ئەجری لەسەر وەرناگرێ، چونکە نوێژ ئەساسی عەقیدە و دینی ئێمەیە. کۆڵەکەی دینی ئێمەیە لەبەر ئەوە ئەبێ ئاگامان لێبێ و ئەبێ وریا بین لە دوای شایەتومان ئیشی گەورەمان بریتە لە نوێژ نوێژی پێنج فەرزە چوارەم دوعای نوێژنەکەر بەرز نابێتەوە تا ئێوارە دوعا بکە بەرز نابێتەوە چونکە خوا داوای شتێکی لێ کردووە بۆ خوا نەیکردووە دەیخوا چۆن داوا ئێو قبوڵەکە پێنجەم، خەلایق هەموو ڕقیانە لێی، مسوڵمانان، مەلائیکە، جن، ئینس، بەرد، دار، ئەرز، ئاسمان هەموو ڕقیەتی لە ئینسانی نوێژنەکەر، چونکە ئەڵێ ئەمە ئینسانێکە پێچەوانەی قانونی ئەساسی ژیان هەنگاو هەڵەگرێ، کەسێکە دروستی کردووە، ڕۆزی ئەدا، هەموو شتێکی پێدا داوای لێکردووە کەوا سوجدەی بۆ ببا لە گوێی ناکا لەبەر ئەوە خوا چۆن ئەمری کرد بە ئیبلیس سوجدە بەرێت ڕێز لە ئادەم بگرێ نەیگرت خوا لەعنەتی لێکرد و دەری کرد نوێژنەکەریش لە ڕەحمەتی خوا بەری ئەبێ وەخوای گەورە و پەروەردگار ئەمر ئەکا بە هەموو مەخلوقات کە خۆشیان نەوێ و ڕقیان لێی بێتەوە شەشەم ئەو کەسانەی کە نوێژ نەکەرن لە دۆعای ساڵحانە بەشیان نییە کاتێ پیاو ساڵحان دوعاکەن دوعاکانیان کێگرێتەوە السلام علينا وعلى عباد الله الصالحين ئەو ساڵح نییە لەبەرئەوە دوعای موسڵمانان دوعای ساڵحین نایگرێتەوە بێبەشەوە لەوەش وەکو دوعای خۆی گیرا نابێ دوعای خەڵکیشی بۆ ناچێ خاڵی حوتەم نوێژنەکەر بە برسێتی ئەمرێ حەزەکە قەلێکی لە بەردەما بێ کاتێ ئەمرێ بە برسێتی ئەمرێ بە تینوێتی ئەمرێ خاڵێکی تر خاڵێکی تر خوا لە قیامەت ئایخاتە جەهەنم وەیل و غەی بۆ ئامادەکراوە سەقەری بۆ ئامادەکراوە نوێژ نەکەر جا نازانم ئەوانەی نوێژ ناکەن کوڕە مەلان کوڕە شێخن کوڕە سەیدن کوڕە ئاغان کوڕی ئیسلامین کوڕی ئەلمانین ئەوانەی نوێژ ناکەن بەتەمای چین بەتەمای چین چۆن بمرن ئەو کچانە کە نوێژ ناکەن ئەو کوڕان و پیاوانەی کە نوێژ ناکەن کە تەمەنێکیان کردووە ئەسڵەن ئەوەی لە بیریانە بن مزگەوت و بانگ و نوێژە مژدەیان ئەدەمێ بەو پانزە خاڵەی کەوا بۆم باسکردن خاڵی چواردە خوا بە چاوی غەزەبەوە سەیری ئەکا. خاڵی پانزە و ئەخیر، خوای گەورە محاسەبەیەکی سەختی ئەکا بۆ ئیماندار، فسوف یحاسب حسابا یسیرا، خوا ئاسان مامەڵەی لەگەڵا ئەکا، بەڵام ئەو سەخت لێی ئەکۆڵێتەوە، دار ئەدا بە ڕۆحیا، پشتی ئەشکێنێ ئەوەی کەوا نوێژنەکەر بێ، بۆیە بەخۆتان بە کوڕتان، بە براتان، بە خوشکتان، بە ژنتان، بە دایکتان، بە پوورتان، بە دراوسێتان، بە ڕەفیقتان بڵێن، با نوێژ بکەن. با نوێژ بکەن. چەند ناخۆشە یەکێک بمرێ بڵێ ئەرێ بەر لەوەی بڕۆی تەڵقینی بکەرێ دەنگ و باسی ئەمە وەڵایی مەگەر خوا ڕەحمی پێ بکا بۆ وەڵا نوێژی نەکرد بەڕاستە هەر نوێژی نەکرد دێ وەڵا برا خوا ڕەحمی پێ ناکا جا مامەسا مەلا خالیە بوو لە خورماڵ باوکی مامەسا ئازادوان خی گەورە لی خۆش بێ مەلا خالی دێکۆن پیاوە هەبوو بوو نازانم من ناوەکەی نازانم ناویشی بزانین هەر ناڵێن بەس ئەمە هەر واقع ڕوویاوە زۆر جار نەسیحەتی کردووە وتوێتی کاکە شایە تومانێ بێنە و دوو رکات نوێژکە بۆ خوا و ئەمانە هەر گوێی ناوەتێ گاڵتەی لێ کردووە وەڵا مردووە ئیتر چوون بە شوێنی ئەوتوانە مامەسا وەڵا و پیاوە مردووەرە تەڵقینی بکە وەڵا ئەویش چۆتە سەری توێتی فلانی کوڕی فلان زۆرم پێوتی شایەتمان بێنە نوێشکە نەکرد ئیستا دوان نیەن ئەمە نەو تێ هەڵەدەن ئەوە نەو تێ هەڵەدەن دارێک و تێ بڕن ڕێزم هەیە بۆ جەنابان دەبڕۆ دەیخوا حافیزەوە تەڵقینەکەی بوتی جا مەلای بەغیرەتی ئاوا ئەگەر ببوایە تەڵقینی ئەو بێ دینانەی ئاوا بکردایە حاڵمان بەم ڕۆژە نەیەگەی. بەڕێزان ئەوە خاڵی یەکەم کە نوێژ نەکردن و دوور لە نوێژ ئینجا ئەو نوێژەی کە من و تۆ ئەیکەین باوەڕ بێ زۆربەی نوێژەکان ئەگەر بۆ تۆی بکەن وەری ناگری بۆ منی بکەن وەری ناگرم پێڵەن قمقمە نوێژ پێڵەن دنوکی کەڵەشێرەی دا لە عەرز و بەرزێ کاتۆ لە نوێژە حیسابەکە ئەی کێشێ ئەی پێوێ دە ڕەنگ دەنگ ئەدا نایدا کەی نوێژە پێغەمەری خوا فەرمێ صلی الله عليه وسلم ئەگەر نان دانرا نان سفرە داخرا خواردن دانرا نوێژ و نەکردووە نانەکە بخۆ ئینجا نوێژەکە بکە دوایی بیکە بۆ؟ ئەڵێ بۆی داڵغەی لای نانەکە نەبێ داڵغەی لای نوێژەکە بێ ئەگەر خەوت هاو وەنە و زۆری بۆ هێنای سەر بنێرەوە بە یەکێ بڵێ بڵێ چاوم گەرم و تۆزێکی کاڵم سێن با نوێژەکەم بکەم ئەڵێ بۆی بزانی لە نوێژەکە چێڵیت ڕێزم هەیە هیوا هەیە خەریکە میزەکە بە خۆیە خەریکە خۆی پیسەکە ئەڵێ دەست نوێژم هەیە ئەو کەی پێڵێن دەست نوێش ئەو کەی پێڵێن دەست نوێژ ئەبێ ئیستعدادت ئەبێ لە حزوری خوا ئەبێ ناوسکت خاڵی بێ ئەبێ بزانی چی ئەڵێی ئەبێ بزانی چۆن ئەڵێی عەزیزەکانم تۆیەوە تۆزێک نوێژێکی ڕێک و پێ بکەن بۆ خوا بزان یەکسەر حەیات ئەگۆڕێ یا ناگۆڕێ نوێژ نورە نور نور هەر کەسێ پارێزگاری ئەو پێنج فەرزە نوێژە بکە خوا پارێزگاری ئەکا خوایشەکانی بۆ ڕێکەکە هەر کەسێ بیان فەوتێنێ خوای فەوتێنێ نیوەی نەهامەتی و نەگبەتی ئەم خەڵکە وا بەو نوێژ نەکردن و بەو گوێ بە نوێژ نەدان و ئەسڵەن گاڵتەش بە نوێشکەرەکانەکە خاڵی دووهەم بریتە لە ڕەنجاندنی دڵی دایک و باوک نەگبەتی ماڵکاولی زۆربەی و کەسانەی کەوا دایکی و باوکیانە ڕەنجێنن هەر لەم دنیا نەگبەتی ئەیان گرێ هەر لەم دنیا تێهەڵدانی ئەو ڕەنجان دڵی دایک و باوکێ خۆن چونکە یەک لەو گوناحانەی کە زۆر زۆر زوو خوا عقوبەکەی تەعینەکا و سزایەدا بریتێ لە ڕەنجاندنی دڵی دایک و باوک نایخاتە قیامەت قیامەتی ژەمێنێ بەسەر لێرە پێێ نوێنێ خوا پەنامان بایە خۆ لەبەر ئەوە ئەبێ ئاگامان لێ بێت تاعەت اللەی تاعەت الوالیدین ئەوەی لە گوێی دایک و باوکی بکات لە گوێی خوا هەکا ڕەنجاندنی دڵی دایک و باوک ڕەنجاندنی خوایە خوا فەرمێ پێیان مەڵێ ئۆف خوا فەرمێ پێیانە هەڵمەشاخێ ئێسا ئەبیسین ئەبینین خەڵک لە دایکی هەڵەدا لە باوکی هەڵەدا دەریەکە ئەی با لە خەڵوەتخانە فڕێی ئەدا قسەی ناشیرینی پێ ئەڵێ ژنەکەی بە نەعل لێ ئەدا پیاوەکە غیرەتی نییە قسە بکا ئەمە لەو لای شۆ بەتەماین خوا ڕەحممان پێ بکا وەزعمان باشکا ئرحەمو من فی الارض یرحمکم من فی السما ئێوە بەزەیتان بێتەوە بەوەی لە ئەرزایە دایک و باوکی پیر بەر لە هەموو کەسێ بێ ڕەحمی پێ بکەی تاخوا لە ئاسمان ڕەحم بە ئێوە بکە بیستتانە ئەو حەدیثە پێغەمەری خوا صلی الله علیه وسلم چوو بۆ لای کوڕێکی گەنجی نەخۆش لە مەدینە لە سەرەمەرگا بوو پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمی ڕۆڵە بڵێ لا اله الا الله چونکە پێغەمبەری خوا فەرمێ لەقینو مەوتاکم لا اله الا الله کەچی وتە لای کەسێ لەسەر مەرگا بوو بڵێ لا اله الا الله بەشکم ئەوش لەگەڵ تا بیڵێتەوە لا اله الا الله نەیتوانی سێ جار پێغەمەری خوا فەرمی بڵێ لا ئیلا ئیلا الله نەیتوانی دایکی کوڕەکە لەوێ بوو تی ئەرێم کوڕە چیەتی بۆچی شایەتمانی بۆ نایە تی وڵی قوربان من لێ عاجزم من گەردنی ئازا ناکەم چونکە زۆر ڕەنجاندومی زۆری پێکردوم پێغەمەری خوایش سەل الله عليه وسلم بۆی دڵی ئەم دایکە گەرم کە ئەم کوڕە بە کافری نەمرێ فەرمی بیلال ئادەی بڕۆن باوەشێ هەشگو هەوام بۆ بێنن دارم بۆ بێنن ژنەکە وتی بۆچی ئاگرەکەم و ئەم کوڕی تۆ خەمە ناوی و ئاگرەوە وە بوومە قوربان و چۆن دڵ وێوتی دەی ئاخر ئەگەر تۆ لێی ڕازی نەبی و لەسەرم حاڵە بمرێ ئەچێتە جەهەنم ئەم ئاگرەی دنیا یەک لەسەر حەفتای ئاگری جەهەنمە ژنەکە وتی قوربان دەی وا لێی ڕازی بووم پێغەمەری خوا فەرمی بڵێ لا ئیلا ئیلا الله بیلالی ناردۆ بۆ لای ئەمجارە بلال تەڵقینی کابرای کرد کوڕەکەوتی لا ئیلا ئیلا الله محمد رسول الله گیانی دەرچوو ئەبێ وریابین دایکی فەقیر باوکی فەقیر داماو دەستی ئەلەرزێ ئێستا دایبی بۆ هەڵگیراوە سەماعی لە گوایە عینەکی لە چاوایە گاڵۆکی بەدەسۆیە ئەژنۆی ئەلەرزێن بیانوو ئەگرێ وەک مناڵ هەر عینی مناڵ داوای ئەوەی مناڵ داوایەکە پیر داوایەکە ئێمەیش کە ئەگا بە مامۆستا مەلا تایر دەسی بۆ ئەستم وەگرێ ماسە گیان تخوا با لە خزمەتا بین بچووکی تەکەم ماوەستا گیان کاک فلانە کەس بەڵام دایکی لەیەوە پێگیراوە بۆ قەنداخێ بۆ شۆربایە بۆ یەک میوە لە بازار بۆی بێنێ یەک سێوی بۆ بێنێ یەک سێو دا باسەیتر نەبرایەوە ئەم بیان و گرتنەوە لەگەڵ ئەوا وایە بەڵام بۆ ڕیا بۆ خۆ نواندن لەگەڵ خەڵکە ئاوایە بۆیە ئەوە سزاکەی دۆزەخە خوا پەنامان با یەخوا هەر لەم دنیا کوڕەکانی کچەکانی کوڕەزاکانی کچەزاکانی ئەگەر مناڵی نەبوو برازاکانی هەر لەم دنیا تێی هەڵەدەن ئەگەر هەڵی دابێ تفی تێەکەن ئەگەر تفی کردبێ پاڵی پێوە نێن ئەگەر پاڵی پێوە نابێت دەریەکەن ئەگەر دەری کردبن ئەمە تەجروبەیە ئەمە حەقیقەتە ئەو سیانەکەی تری هەڵەگرم بۆ جمعی داهاتوو بۆی قسەی دووهەمی مامەسا شعراوی فریا بکەوم بیدەم بە گوێی خۆم و ئێوە و بە گوێی خەڵکی کوردستان بەگشتی و کاربەدەستەکانی هەرێم بە تایبەتی ئەفەرمێ کاتێ ئەبوو جعفەری مەنسور خەلیفەی عەباسی لە بەغا بوو بە خەلیفە خەڵک پۆل پۆل ئەچوون پیرۆزباییان لێکرد دیاریان بۆ برد پیرۆزبایی بەوەی کەوا بووە بە خەلیفەی ئەمیری مؤمنین ئەبوو جعفەری مەنسوور ئەڵێ ڕۆژێ دانیشت بوو لە دیوان پیاوێ هات ناوی مقاتلی کوڕی سولەیمان بوو یەکێک بوو لە واعیزە گەورەکان ئەوانەی ئامۆژگاری خەڵکیانە کرد عالم بوو لە خوا ترس بوو دیندار بوو ئەڵێ ئەبو جەعفەر کە بینی لە دەرگاکەوە هاوتی بە زاتی خوای سا لێمان تێکەدا ئەوانە ئەڵێ وابکە و وابکە و بیری قیامەت و هەبێ و خەبەری قەبرەوە بێ سا لێمان تێکەدا جەوەکەمان لێ ئەشێوێنێ خەلیفە وتی بە مقاتلی کوڕی سلەیمانی وت بەس بەر لەوەی ئەو دەم بکاتەوە ئیسا من پرسیارێکی لێ یەکەم قسەیەکەکەم بۆی تر بە دوای قسەکەی منابێ وەڵا هاتە پێشە و سڵاوی کرد وتی، علیکم السلام، وتی، مقاتل، وتی، بەڵێ، وتی، ئادەی، عظنا، ئامۆژگاریەکمان بکە، وتی، گەورەی مسوڵمانان، ئامۆژگاریت بکەم بەوەی چاوم بینیوێتی یا بەوەی گوێچکەم بیستوێتی؟ تەبعەن گوێ زۆر ئەبیسێ چاویش حدودێکی هەیە لە بینینە ئەوەی کە بە چاوی خۆت ئەیبینی جیاوازە لەوەی گوێچکە و بیستێتی لەوانەی خەڵک بۆی گەڕابیتەوە بەس کە بە چاوی خۆ بینی عنی ئەوە عینە لیەقینە وتی وەڵا بەوە ئامۆژگاریم بکە کەوا چاوی خۆ بینیوێتی وتی گەورە ئیمانداران سوێن بەو خوایە کە شەریکی نییە بەم چاوانەی خۆم بینیم بەم چاوانەی خۆم بینیم عومەری کوڕی عەبدولعەزیز خەلیفەی ئەمەوی کە ناویان ناوە عومەری دووهەم چونکە عومەری کوڕی خەتاب باپیریەتی ئەوەنە عادل بووە لە ناو ئەمەویەکانە جیا بووە بەخوا بە چاوی خۆم بینیم عومەری کوڕی عەبدولعەزیز کە مرد یانزە کوڕی لێ بەجێما یانزە مناڵ لەگەڵ هەژدە دینارا هەژدە دینار خەلیفەی دەوڵەتی ئەمەوی لە دیمەشق هەتا رووسیا و سین و نزیکی فەرەنسا و تورکیا و قوبرس و یۆنان و دووەلی عەرەبی و ئێران و هەمووی ئەمانە لەژێر دەستا بووە وەختێ مردووە هەژدە دینار یانزە مناڵی هەیە وتی گەورە ئیمانداران وتی بەڵێ وتی پێنج دیناریان بۆ دا بە کفن پێنجان بۆ دا بە کفن چواریشیان دا بە جێگە خەبرەکەی ئەمە نۆ دینار تەبان وەکو ئەمە نییە ڕوا بڕوا بنیشێتە سەر ئەو قەبرە ئەو قەبرسانە کە زانیوێتی موڵکی یەکێکە ئەبێ پارە بەن بە خاوەنی ئەرزەکە ئەرزی وەقف جیایە چوار و پێنج ئەمە نۆ دیناری نۆ لە هەشدە بڕوا نوێ مێنێتەوە نۆ دینارەکەیان تەوزیع کرد بەسەر یانزە کوڕەکە و ژن و مناڵەکانە ئیتر بزانە چەندێکی بەرەکەوێ تەبعەن ئەگەر نۆ بوونایە یەکی دینارێکیان بەرەکەو بەس ئێستا یانزەن یەکی حەوسە و پەنجا لەوانەیە فلسیان بەرکەوت بێ وتی ئەمیرە المؤمنین وتی بەڵێ وتی بەم چاوانەی خۆم بینیم هیشامی کوڕی عەبدولمەلیک مرد هیشام خەلیفەی دەهەمی ئەمەوی هیشامی کوری عەبدولمەلیک گەورە ئیمانداران بەشی یەکێ لە چوار ژنەکەی چوار ژنی هەبووە بەشی یەک ژن لە ژنەکانی هەشتا هەزار دینار بوو تەبعەن مامۆستایان ئەهلی فیق ئەزانن چوار ژن هەشتیەکە بە دووان هەر هەشتیەکە بە یەک ژنیش هەر هەشتیەکە بە یانی ئەو کابرای حەرچی لێ بە جێماوەکەی بەهشت بەشۆ بەشێکێدەی بە ژنەکانی وتی هەر ژنێکیان هەشتا هزار دیناری بەرکەوت ئێ تەبعەن چوار زەربی هەشتای کە یەکاتە چەنێ سێسە و بیست هزار دینار چوار ژنەکە وەنیان بردووە زەربی هەشتی کە هەشت دووی شانزە هەشت سێی بیست و چوار و یەک بیست و پێنج دوو ملیۆن و پێنج سەد و بیست هەزار دینار میراتەکەی بووە دوو ملیۆن دیناری زەمانی شەست و نۆ و حەفتای هیجری یعنی هەزار و دوو سەد و پەنجا ساڵ لەمەو پێش دوو ملیۆن دیناری ئەو کاتە دیناریش زێر بووە ئاڵتونی خالیز بووە ئەوەنەی لێ بەجێ ماوە جاوتی ئەمیر المؤمنین بەخوایە شەریکی نیە بەم چاوانەم بینیم کوڕێکی عمەری کوڕی عەبدولعەزیز ئەها وتم یانزە کوڕێ نۆ دیناریان بۆ بەجێما یەکێ لە کوڕەکانی عمەر سەد ئەسپی بار کردبوو لە پێ ناوی خوا بۆ گەیاندنی دینی خوا سەد ئەسب خستبووە ڕێ بە بارۆ بۆی خزمەتی دینی خوا بکە ئەمە کوڕە فەقیرەکان. وە سوێند بەخوا بەم چاوانەم بینی یەکێ لە کوڕەکانی هیشامی کوڕی عەبدولمەلیک سواڵیە کرد دەستی لە خەڵک پانە کردو منیش بە هەموو کەسێ ئەڵێم بە تایەر بەر لە هەموو کەسێ بە مەسئولین بە دەوڵەمەنەکان وا نەزانی ئەگەر هاتوو ملیار دینار و دۆلار و بەجێڵا بۆ مناڵەکان و ئیتر ئاسودە و ئارام ئەژین نا فێری ئەخلاق و دینیان کە فێری دادپەروەریان کە فێریان کە زوڵم نەکەن عومەری کوڕی عەبدولعەزیز مەزالیمی گێڕایە بۆ خەڵک چۆن خوا ڕەحم بە مناڵەکانی ناکا فاتیمەی کچی عەبدولمەلیک ژنی بوو عەبدولمەلیکی کوڕی مەروان گەورەی ئەمەویەکان بە کیلۆ ئاڵتونی پێوە بوو. دوای ئەوەی بوو بە خەلیفە هاتەوە بۆ ماڵ وتی، فاتیمە! وتی، بەڵێ! وتی، ئەو زێڕ و زیوەی پێتەوەیە هەمووی لابە. وتی، بۆ؟ وتی، بیگێڕە بۆ بەیتولمالی موسڵمانان. وتی، باوکم بۆی کردووم، تۆ بۆ کردووم؟ وتی، نا، تەواو. ئەگەر ئەتەوێت لەگەڵم نابێیت، بیبێ بینەرە بۆ بەیتولمالی موسڵمان، ئەگەریش ناتەوێت با جاو کەمەوە بڕۆرە بۆ ماڵی باوک و حەزەکەی دووەنی تر. ئەویش ڕێک لە گوێی پیاوەکەی کرد هەمووی بردەوە بەیتولماتی موسڵمانان داینا. بە مەسئولینی کورد ئەڵێم، بە وەزیرەکانی کورد ئەڵێم، بە سەرۆکەکانی کورد ئەڵێم، بە سەرۆک حیزبەکان ئەڵێم، بە ئەندامانی پەرلەمان و مودیر عام و بە بازرگان و دەوڵەمەنەکان ئەڵێم، ئەم قیستەیەم بۆ ئێوە هێناوە. بەر لە هەژارەکان وریا بن نەڵێی ئەوەنە ملیۆن دۆلارم هەیە ئەوەنە خانوو ڤێلامان هەیە لە خارج و لە داخل بترسە لەوەی ڕۆژێ لە ڕۆژان کوڕ و کچەکان و سواڵ بکەن خوایە ڕەحممان پێ بکەیت خوایە عاقیبەتمان خێر بکەی خوایە ئیسلاحی حاڵمان بکەی خوایە لە بەڵاو ئافات هەموو لایەکمان پارێزی خوایە لە ڤایرۆسی کۆرۆنا و هەرچی ڤایرۆسی دین و ژین هەیە بمان پارێزی خوایە یارمەتیمان بەی بمان گێڕیتەوە بۆ لای دینەکەت ئیسڵاحی حاڵمان بکەی نەخۆشەکانمان شیفا بدەی لە مردوەکانمان خۆش بی زینوەکانمان عاقیبەت خێر بکەی بێ هاوسەرەکان بە هاوسەری ساڵح دامەزرێنی بێ مناڵەکان دڵ خۆشکەی بە مناڵی ساڵح هەر ماڵێک گرفت و مشکیلەیان هەیە چارەسەری دەردیان بکەی هەر ماڵێک یاڕب العالمین گرفتی تیایە حەلی مشکیلەکەیان بکەی خوایە بەناوی پیرۆزت داواتلێیەکەم لە شەڕی شەرفرۆشان لە بەڵای ناگەهان لە فیتنەی ئاخر زەمان لە شەڕی شەیتان بمان پارێزی خوایە هەموو مسڵمانان پارێزی الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا والصلاة والسلام على من لا نبي بعده حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله حافظوا على صلواتكم حافظوا على أداء الصلوات في المساجد في الجوامع فإن الصلاة نور في الدنيا ونور في القبر للمصلي حافظوا على رعاية أبويكم واجتنبوا عن عقوقهما فإن رضا الله في رضا الوالدين وسخط الله في سخط الوالدين نبهني الله وإياكم من نومة الغافلين وحشرني وإياكم تحت لواء سيد المرسلين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا اللهم اغفر للمؤمنين والمؤمنات المسلمين والمسلمات الأحياء منهم الأموات من أهل الجمعة والجماعات اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه آمين آمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون